ئیمپراتۆری فەرەنسی بەناوبانگ ناپلیۆن پۆناپەرت ناسراو بە ژەنەراڵ ناپلیۆنی یەکەم ساڵی 1969 زینی لە شاری ئەجەکسیۆی سەر بە لەندەی گۆرسیکا لەدایک بوو. بەر لە دایکبوونی بە پانزە مانگ فەرەنساییەکان هاتن گۆرسیکایان داگیر کرد لەبەر ئەوە ناپلیۆن لە تێڕوانینێکی نەتەوەییەوە هەر بە چاوێکی زۆردار و داگیرکەر سەیری فەڕەنساییەکانی دەکرد. لەگەڵ ئەوەیشدا خۆی گەیاندە کۆلێژە سەربازییەکانی فەڕەنسا. ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و پێنج ی زایینی لە تەمەنی شانزە ساڵیدا کۆلێژی تەواو کرد و بووە سوپا ئەفسەرێکی فەڕەنسایی. دوای ئەوە بە چوار ساڵ شۆڕشی فەڕەنسا هەڵگیرسا. لە چەند ساڵێک ڕا دەوڵەتی نوێی فەڕەنسا دووچاری چەند جەنگێک بوو لەگەڵ دەوڵەتە بێگانەکاندا. ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و سێ ی زەینی باشترین هەل و دەرفەتێکی ڕەخساو بوو بۆ ناپلیۆن. لەو ساڵەدا کە فەرمانداری تۆپە قورسەکان بوو، توانی ئازایەتی خۆی پێشان بدا لە گەمارۆدانی شاری تۆلۆنی فەڕەنسایی. هەر لەو کاتەیشدا ئیتر وازی لە گۆرسیکایەتی هێنا و خۆی دانا بە هاوڵاتییەکی فەڕەنسایی. لە پاداشتی ئەو سەرکەوتنەیدا پلەی سەربازی بەرزکرایەوە بۆ ژەنەڕاڵ. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و شەش ی زایینیدا دانرا بە سوپاسالاری لەشکری فەڕەنسایی لە ئیتاڵیا، لەوێش چەند سەرکەوتنێکی سەرنجڕاکێشی بەدیهێنا. لە ساڵانی هەزار و حەوت سەد و نەوەد و شەش ی زایینی تا هەزار و حەوت سەد و نەوەد و حەوت ی زایینیدا کە گەڕایەوە بۆ پاریس، گەلی فەڕەنسا زۆر بە گەرمی و ڕێزەوە پێشوازییان کرد و بە پاڵەوانی نەتەوە ناویان دەبرد. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و هەشت ی زاینیدا سەرکردەی هێرشێکی بۆ میسر کرد، بەڵام ئەو هێرشە بۆ مەڕڕەی برد. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، مەڕڕە واتە کارەسات. کۆتایی پەراوێز. لە زەوییەوە هێرشەکەی تا ڕادەیەک سەرکەوتوو بوو، بەڵام هیچ پێشڕەوییەکی نەتوانی بەدەست بێنێت بەرامبەر بە نیرۆی دەریای بەڕیتانیا بە سەرکردەی نیلسن. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و نۆ ی زایینیدا، ناپلیۆن سوپاکەی لە میسر بەجێهێشت و گەڕایەوە پاریس. سەیری کرد هێشتا فەرەنساییەکان یادی سەرکەوتنەکانی ئیتالیای دەکەنەوە، زیاتر لە تێکشکاندنەکەی میسر. جا بە پشتیوانی گەل لە کودەتایەکدا هاوبەشی کرد و ڕژێمێکی نوێ پێکهێنرا بە ناوی ڕژێمی کۆنسۆلان. ناپلیۆنیش کرا بە کۆنسوڵی یەکەم. لە سەرەتای دەسەڵاتیدا بە هەموو توانایەوە گەشەی بە دەستوری تازەدا و بەڕایی لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە بەڕایی واتە فتوە کۆتایی پەراوێز گەلیشی لەسەر درا. ئەم خاسکارییە بنەڕەتییانەشی بۆیە دەکرد تاکو بە میرخاسێکی دڵسۆز بۆ کۆمار ناودەربکات و ئەو نیاز و ئارەزوانەیشی بە ئاسانی لاژێرەوە بهێنێتە دی کە بریتی بوو لە سەپاندنی دیکتاتۆرییەکی سەربازییانە. بەرزبوونەوەی ناپلیۆن لە دەسەڵاتدا ئەوەندە خێرا بوو کە باوەڕ نەدەکرا. لە ئابی هەزار و حەوت سەد و نەوەد و سێ ی زایینیدا پێش گەمارۆدانی تۆلۆن بە ئەفسەرێکی بچووک ناسرابوو، جگە لەوەیش کە فەڕەنسایی نەبوو، کەچی بە شەش ساڵ کەمتر لە تەمەنی سی ساڵیدا بووە فەرمانڕەوای سەرانسەری فەڕەنسا. لە ماوەی دەسەڵاتیدا دەستی خستە ناو ڕژێمی کارگێڕی و قانوونی فەڕەنساوە و هەندێک چاککاری تیادا کرد. ئینجا کەوتە خاستکاری دەزگاکانی دارایی و دادوەری، بانکی دروست کرد و زانکۆی فەڕەنسای دامەزراند. وای لە کارگێڕی کرد کە دەسەڵاتێکی کارکۆیی سەنترالی بێت. هەرچەندە ئەم گۆڕانکارییانە جێی خۆی گرت لە فەڕەنسادا بەڵام ئەوەندە برەوی نەبوو لە وڵاتانی تری جیهاندا. تەنها خاسکارییەک کە زۆر گرنگ و کاریگەر بوو بۆ دەرەوەی فەڕەنسا بریتی بوو لە قانوونی ناپلیۆن کە نموونەی ڕەوشت و ڕابەرزی شۆڕشی فەڕەنسایی تیادا دەبینرا. بۆ نمونە ئیتر ئەوە نەما هەر کەسێک مافێکی جیا و تایبەتی خۆی هەبێت، گشت کەس بەرامبەر بە قانون یەکسانە. ناپلیۆن بەرە بەرە سیاسەتی خۆی پتەو کرد، خۆیشی وەها پیشان دەدا کە سورە لە سەر پاراستنی شۆڕشی فەڕەنسایی. لەگەڵ ئەوەیشدا ساڵی هەزار و هەشت سەد و چوار ی زایینی خۆی ناونا ئیمپڕاتۆڕی فەڕەنسا، سێ برایشی کردە پاشای وڵاتەکانی تر لە ئەوروپا. ئەم کردەوە و ڕەفتارانەی ڕک و کینەی زۆربەی کۆمارخوازەکانی فەڕەنسای هەڵساند، کەوتنە گومان و ترسی ئەوەی کە ناپلیۆن لە باوەڕ و ڕێڕەوی شۆڕشی فەڕەنسایی لای داوە. ئەو مەترسییەش زیاتر لە ئەنجامی جەنگەکانی دەرەوەیدا دەرکەوت کە بووە مایەی نەوینی. لە ساڵی هەزار و هەشت سەد و دوو زینیدا پەیمانی ئاشتی لەگەڵ ئینگلتەرادا بەست لە ئەمیانس. ئەم پەیماننامەیە وچان و پشوویەکیدا بە فەڕەنسا پاش ئەو جەنگە دە ساڵەی کە پێوەی گرفتار ببوو. ئەوەندەی نەبرد لە ساڵی ئاییندەدا پەیماننامەکەی شکاند و جەنگی بەرپا کردەوە. ئەمجارە نەک تەنها هەر لەگەڵ ئینگلتەرادا بەڵکو لەگەڵ دۆستانی ئینگلتەرایشدا. هەرچەندە سوپاکانی فەرەنسا لە زەوییەوە هەمیشە سەرکەوتوو بوون، بەڵام نیرۆی دەریایی ئینگلتەرا زۆر بەتواناتر بوو. لەبەر ئەوە لە ساڵی هەزار و هەشت سەد و پێنج ی زایینیدا نیرۆی دەریایی فەرەنسا شکستی هێنا بەرامبەر ئینگلتەرا لە کارزاری تەرفلگەر، پاش شەش هەفتەش سوپاکانی سەرکەوتن بەسەر سوپاکانی نەمسا و ڕووسیا لە کارزاری، ئۆستەرتلس، بەڵام بەو سەرکەوتنانەی وە نەبێ توانیبێتی زامی ئەو جەنگە دۆڕاوەی ساڕێژ بکا کە لەگەڵ ئینگلترادا بەرپای کردبوو. لە ساڵی هەزار و هەشت سەد و هەشت ی زایینیدا ناپلیۆن فەڕەنسای گیرۆدە کرد بە جەنگێکی دوورودرێژی بێهودە لە لەندەی ئیبرییە، کە سوپاکانی فەڕەنسایی تیایدا کەوتنە زۆنکاوەوە و ئیتر هیچ توانای پێشڕەویان نەما. لاساری و هەڵەی گەورەتری ئەوە بوو کە هێرشی بردە سەر ڕووسیا. لە ساڵی هەزار و هەشت سەد و حەوت ی زایینیدا دیداری قەیسەڕی ڕووسیای کرد و سوێندی دۆستانەیان مۆر کرد لە پەیماننامەی تلسدا، بەڵام لە مەیشدا ئەوەندە خۆی ڕانەگرت ئەوە بوو لە حوزەیرانی هەزار و هەشت سەد و حەوت ی زایینیدا لەشکرێکی بەربۆ کرد و بەرەو ڕووسیای بەڕێ خست. ئەنجامەکانیشی دیار بوو. هێزە ڕووسییەکان خۆیان دوورەپەرێز ڕاگرت لەو جەنگە سەختەدا. ناپلیۆنیش بە خێرایی بەرەو پێشەوە دەهات. لە مانگی ئەیلوولدا توانی مۆسکۆ داگیر بکا، بەڵام ڕووسەکان بەر لە هاتنی ناپلیۆن گڕیان بەر دایە شارەکە. هەرچی تێدا بوو سووتا. پاش چاوەڕوانییەکی پێنج هەفتەیی لە مۆسکۆدا، بە ئومێدی ئەوەی ڕووسەکان داوای ئاشتی و پەیمان بکەن، ئەو ئومێدە نەهاتە دی. بێهودە گەڕایەوە، بەڵام پاش چی؟ پاش ئەوەی کە کار لە کار ترازابوو. سوپاکانی ڕووس بە ئازووقەیەکی زۆرەوە لەو سەرما و سۆڵە سەختەدا بەرەنگاری سوپا ماندووەکەی فەڕەنسایی بوون و بە ئاسانی توانیان ڕایانشکێنن بە ڕادەیەک کە تەنها لە سەتا دە لە سوپاکەی بۆ دەرباز بوو. دەوڵەتە ئەوروپاییەکان خواخوای ئەمەیان بوو بۆ دەرفەتێکی وا دەگەڕان کە خۆیان ڕزگار بکەن لەو جەور و ستەمەی ناپلیۆن. ئەو دەرفەتەیش لەم کاتەدا هاتە پێشەوە. بە جارێ هەموویان دەنگیان کردە یەک و هێزەکانیان کردە یەک دژ بە ناپلیۆن. هەر دوو هێزە دژوارەکە بەرەنگاری یەک بوون ساڵی هەزار و هەشت سەد و سیانزە ی زاینی لە کارزاری لایبرگ. ئەنجامەکەی بە ڕاشکاندی ناپلیۆن کۆتایی هات. هەر لە ساڵی دواییشدا ناپلیۆنیان لە کار خست و دووریان خستەوە بۆ لەندەی ئەلبا نزیک باڕۆخەکانی ئیتاڵیا. بەڵام ساڵی هەزار و هەشت سەد و پازدە ی زایینی هەڵات و گەڕایەوە فەڕەنسا. زۆر بە گەرمییەوە پێشوازی کرا لە لایەن فەڕەنساییەکانەوە. هەمان دەسەڵاتی جارانی وەرگرتەوە. لە پاش سەد ڕۆژ بە سەر گەڕانەوەیدا، دەوڵەتە ئەوروپاییەکان جارێکی تر بەرەنگاری بوونەوە لە کارزاری واترلۆدا. ئەمجارەیان ئیتر بە تەواوی ڕاشکا. ئینگلیزەکان گرتیان و خستیانە زیندانەوە لە لەندەی سانت هێلێنا کە دەکەوێتە باشووری ئۆقیانووسی ئەتڵەسییەوە. تا دواژیانی ساڵی هەزار و هەشت سەد و دوازدە ی زایینی لەوێ مایەوە و بە نەخۆشیی کانسەر مرد.